من و تۆ نووسین و خوێندنەوە و مۆنتاژی ڕۆژگار شادی بەروار 6 دوی 2016. سپاس بۆ هەستانەی کە دەری دەبڕی بەرامبەرم ئاخۆ دەبێ ڕۆژێک دابێ تۆ ببیتە هاوسرم زۆر بە دڵخۆشی و بە شادی لە ماڵێکدا ژیان بەرینە سەر گشت خەم و ئازارەکان لەم ماڵەدا بکەینە دەر ئاخۆ دەبێت ڕۆژێکدا بێ خاوەن کۆمەڵێک مناڵ بین ڕازاوە و جوان هەروەک خۆت هەرگیز نهێڵن تەنیا بین ڕۆژێک دادێ پشت بە خوددا تۆ دەبیت بە هاوسرم ئۆقرە دەگری لە باوەشم پێم دەڵێی چەند بەختەوەرم ژیانێکت بۆ دروست ئەەکەم کە لەگەڵم ئاسوودەبی گڕوگاڵی منداڵەکان دڵخۆشی دایە و بابەبی ئامێزم بۆت ئەکەمەوە ناو دڵم بۆت هللا نەبی